ئیمپراتۆری مەزنی چین شی هوانگتی بە زەبری چەک و خاسکاری توانی سەرانسەری چین یەک بخات ئەم خاسکاریە بووە کارێکی سەرەکی لە یەکگرتنی ڕۆشنبیری چینی کە هەر لەو دەمەوە پارێزراوە تاوەکو ئێستا شیهوانگتی ساڵی 259 پێش زایینی لەدایک بووە ساڵی دوو سەد و دە پێش زایینی مردووە. جا گرنگی ئەم مردە گەر بزانین پێویستە ئاوڕێک لە مێژووی دێرین بدەینەوە. شیهوانگتی لە دوا ساڵانی شانشینی بنەماڵەی شوا لەدایک بووە. ئەم بنەچەیە لە نزیکەی ساڵانی هەزار و سەد ی پێش زایینیەوە دامەزراوە. بەر لە هاتنی بنەماڵەی شوا باری ئەم بنەچەیە زۆر بەربات بوو بەرەو پووکانەوە دەچوو. جارێ خۆچین کرابوو بە چەند بەگنشینێکەوە. ئەمانە هەمیشە لە بەرەنگاری و جەنگ و ناکۆکیدا بوون. وایان لێ هاتبوو هەر یەکە بە توانای خۆی پەلاماری ئەوەی تری دەدا و بەرە بەرە بەگنشینە بچووکەکانیش لە نێوانیاندا بەرگەیان نەدەگرت، سەرکوت دەبوون و دەتوانەوە. گەورەترین و بەهێزترین بەگنشین لە نێوانیاندا تشین بوو کە کەوتبووە بەشی ڕۆژئاوای وڵاتەوە. ئەم بەگنشینە بە شێنەیی گەشەی کرد. هەر بەپێی شوێنی جوگرافی و لێهاتوویی فەرمانڕانەکانی بووە بە هێزترین بەگنشین بە تایبەتی لەو دەمەی کە تشینگ تیایدا لەدایک بوو. تشینگ واتە شی هوانگ تی. لە ساڵی دوو سەد و سی و هەشت ی پێش زایینیدا دەسەڵاتی درایە دەست لەلایەن ئەم بنەچەیەوە. لەو ماوەی دەسەڵاتیدا چەند سەرکردەیەکی گورد و لێهاتووی لە خۆی کۆکردەوە. ئەمجا جەنگێکی سەختی گێڕا لە دژی بەگنشینەکانی دەوروبەری. دوا بەگنشینیش کە مابووەوە لە ساڵی دوو سەد و بیست و یەک ی پێش زایینی ڕووخاندی. هەر لەو ساڵیشدا خۆی کردە شی هوانگتی، واتە، شا شانی یەکەم. لەسەر ئەم وشەیە پەراوێزێک هەیە. شا شان واتە ئیمپراتۆر، شای شاهان. کۆتایی پەراوێز. هەر کە کاروباری گرتە ئەستۆ دەست بەجێ هەستا بە چەند خاسکارییەک کە زۆر گرنگ و شیاوی نووسینە لە مێژوودا. یەکەم هەنگاوی بڕیاریدا بە نەهێشتنی ڕژێمی دەرەبەگایەتی و شێوازەکانی لە دەوڵەتدا. ڕژێمێکی ساز کرد بۆ بەڕێوەبردنی کاروباری وڵات بە ناوی هەرێمنشینی. میری ئەم هەرێمنشینە نەدەبوو میرزاییانە هەرێم بەڕێوەبەرێت، واتە با ڕژێمی وەچەزایی دەسەڵاتی ئەم هەرێمە بگرێتە دەست. ئنجا دەستی کردە گواستنەوە و جێگۆڕکێی میرەکان. ئەم کارەیشی بۆیە دەکرد تاکو ترسی لەوە نەبێت یەکێکیان جێی خۆی خۆش بکات و خزم و ناسیاو لە خۆی کۆبکاتەوە و تەختی ئیمبراتۆریەتەکەی پێ لێژ بکات. نەخشەی ڕێگاوبانی وا لێکرد کە پایتەختی هەرێمەکان بەیەکەوە ببەستێت. مەڵبەندێکی دروست کرد بۆ خاسکردنی کێشانە و پێوانە و دراو. سەرپەرشتی کرد لە دروستکردنی ڕێگە و جۆگە و دێراو. هەروەها لە سازکردنی قانوون و زمانی نووسیندا. لەو شاکارانەی کە لە نزیکەی ساڵی دوو سەد و سیانزە ی پێش زایینیدا بە ئەنجامی دا، بریتی بوو لە سووتاندنی هەرچی نووسراو هەیە لە چیندا، بێجگە لەو نووسینانەی کە ڕشتەی تەکنیک و کشتوکاڵ و پزیشکی تێدایە. ئەو یاداشتانەی بنەماڵەی تشین و کارە فەلسەفییەکانی قانوونسازەکان، لەمانە بەولاوە ئیتر هیچی تری نەهێشتەوە. هەندێک نووسراوی تریشی سووتاند، وەک نووسراوەکانی کۆنفۆشیۆس و هەموو ئەو نووسراوە فەلسەفییانەی کە لە خوێندنگاکاندا دەخوێنرا. لە سیاسەتی دەرەوەی وڵاتیشدا هەستا بە چەند هێرشێک بۆ باشووری وڵات و چەند ناوچەیەک. توانی سەرکەوتن بەدەست بێنێت و بیانخاتە ژێر دەسەڵاتی خۆیەوە. بەڵام لە باکووردا نەیتوانی گەلانی ئەو ناوچانە ببەزێنێت، لەبەر ئەوە هەستا بە دروستکردنی دیواربەندێک. بە شێوەیەکی وا کە هەرچی دیواربەندە ناوخۆییەکان هەبوو کە دروستی کردبوو پێکەوە ببەسترێن. وای لەم دیواربەندە کرد کە زۆر گەورە و دوور و درێژ بێت تاکو بتوانێت بەربەستی ئەو هێرشانە بکات کە دەکرێنە سەری لە باکوورەوە. تا ئێستایش شوێنەواری ئەم دیواربەندە مەزنە هەر ماوە. دروستکردنی ئەم دیوارە و زنجیرە جەنگێکی دەرەکی ناچاری کرد کە میرانەیەکی لەسەر ئەم وشەیە پەراوێزێک هەیە. میرانە واتە با جی میری بۆ سەر گەل. کۆتایی پەراوێز. زۆر بخاتە سەر گەلەکەی بە ڕادەیەک کە لە توانای گەل چوبووەوە دەرەوە. جگە لەوەیش کە دەنگی بێزاریان لێ بەرز بۆوە لە دژی. خۆ هەرچی سەرپێچیەکیش بکرایە لە دژی ڕژێمە ئاسنینەکەی هەر بە زووی سەرکوت دەکرایەوە. چەند جار پیلان گێڕا بە نیازی کوشتنی بەڵام هەمووی شکستی هێنا تاکوو لە ساڵی دوو سەد و دە ی پێش زاینی دا بە مردنێکی سروشتی کۆتایی پێ هات. لەو کاتەی کە یادی دەسکەوتە مێژوویەکانی شی هوانگتی دەکەینەوە با لی سوویش لە یاد نەکەین چونکە لە ڕاستی دا گرنگی لی سووی شالیاری زرنگ و بلیمەت هیچی لە ئیمپراتۆر کەمتر نەبوو نابێت ناوی یەکێکیان بێ ئەوەی تریان ببەین. ئەو هاریکارییە پتەوییەی نێوانیان پاڵهێزێک بوو بۆ گەیشتن بە سەرکەوتن و مانەوەیان لە دەسەڵاتدا. زۆر لە مێژووناسە ڕۆژاواییەکان شی هوانگتی دەخەنە ڕیزی ناپلیۆن پۆناپەرتەوە.